هەست بە تاوان کردن گەورەترین بەربەست. لەوانەیە تۆ باوەڕت وابێ کە ڕەخنەی توند لە خۆت بوارێک بۆ باشتر بوونت، ئەو باوەڕەی تۆ هەڵەیە. یەکێک لە گەورەترین، بگرە گەورەترین ڕێگر لە بەردەم باوەڕ بە خۆ بووندا هەست کردن بە تاوانە. هەست بە تاوان باوەڕ بە خۆ بوون لە تۆدا سەرکوت ئەکا. هەست بە تاوان واتا پەسند نەکردنی خۆت و تەنانەت واتا لۆمە کردنی خۆت. هەر دەمێک کە لە هەست بە تاوانکردندا ئەژیت ئەوا خەریکی باوەڕبەخۆبوونت دا ئەڕمێت و چوون ئەوە دوانەکەوتن پێکەوە ناسازێن تۆ ئەتوانی یان باوەڕ بەخۆبوون هەڵبژێری یان هەست بە تاوان چوون ناتوانی هەردووکیانت هەبێ وردبوورەوە بزانە چ ڕەفتارێک ئەبێتە هۆی هەست بە تاوانکردنت بە توندی لەو ڕەفتارانە دوور بکەوە باوترین شێوەی هەست بە تاوانکردن ئەوەیە کە تۆ لەسەر بنەمای سیستمی بەهادان و ویژدانی خۆت ڕەفتار بکەی بۆ نموونە لە کاتێکدا ڕاستگۆیی بەشێکە لە بەها فکریەکانی تۆ درۆ بکەی و بڵێیت کەوابوو تۆ ئەبێ سەرەتا بەهاکانی خۆت بناسی باش بزانیت کە باوەڕە دەروونیەکانت چین بە تایبەت گرینگترین بەهاکانی خۆت بناسی. لە ڕۆژدا وریا بە کە دژی ئەو چەند بنەما گرینگە کارێک نەکەیت و هیچ نەڵێیت هەڵبەت هەست بە تاوان کردن لە ڕۆژدا ئەوەندە باوەڕ بەخۆبوون لاواز ناکا بەڵام درێژەی کێشا بە توندی باوەڕ بە بوون سەرکوت ئەکات و ڕەجی وشک ئەکات. یەکێکی تر لە شێوەکانی هەست بە تاوان کردن لێنەبوردنە. لێنەبوردن ئەوەیە کە تۆ لە ڕەفتاری پێشووی خۆت یان کەسێکی تر نەفرەتت لە دڵا بێت. لەوانەیە زۆر ئەم ڕستەت بەرگوێ کەوتبێت یان خۆت وتبێتت کە من هەرگیز خۆم لەبەر ئەو کارە نابەخشم یان لە فڵان کەس لەبەر ئەو کارەی خۆش نابم. ئەم نەبەخشینانە نەک هەر کارەکە چاک ناکەن، بەڵکو هەنگاوێک بۆ ڕوخانی باوەڕبەخۆبوون و بە دڵنیایی بارودۆخەکە ئاڵۆزتر ئەکا. مەرجیی سەرەکی چارەسەری کێشەیەک لە سەرەتادا باوەڕ بەخۆبوون و ورە بەرزییە. ئەوەی کە تۆ بیزانیت و دڵنیابیت کە کێشەکە چارەسەر بکەیت لە کاتێکدا هەست بە تاوان بکەیت و خۆت تاوانبار دابنێیت، توانای چارەسەرکردنی کێشەکە لە خۆتدا نابینی، چوون وا بیر ئەکەیتەوە تاوانبارێک ناتوانێت هیچ کارێک بکات باشترین شێوە بۆ گۆڕینی خۆت و زاڵبوون بەسەر هەڵومەرجەکاندا خۆشەویستی خۆتە. ئەگەر تا ئەمڕۆ لەسەر جێی نەخۆشی هەست بە تاوانکردن خەریکی ڕووخاندنی خۆت بووی، باشترین و کاریگەرترین هەنگاو بۆ چاککردنەوەی خۆت هەڵگرە. ڕاهێنانێکی زۆر گرنگ، کارتی سیستمی بەهادان. بەها و باوەڕی دەروونی و دڵی خۆت لەسەر کارتێک بنووسە و ئەو کارتە لەگەڵ خۆت هەڵگرە. هەرچەند کاتژمێرێک یەک جار لێی ورد بەرەوە کەوا عاقڵانە و بە ویژدانەوە ڕەفتار بکەی و ڕەفتارەکانی پێشووت ببەخشە. لە ڕەفتارەکانی پێشووت خۆشبە. ئەم بەشەش بە کۆتا هات.